ئایەتەکانی ئێمەتان بەسەرا ئەخوێنێتەوە و ئەتانخاتە سەر ڕێگای پاکی و خاوێنی و قورئانتان فێرەکات و عەقڵ و ژیریتان پیشانەدات و شتی واتان فێرەکات کە ئێوە لەوەو پێش نەتانزانیوە چونکە ئەو جۆرە شتانە لە ڕێگای وەحیەوە نەبێ نازانرێن وبشر الصابرین. ئێمە تاقیتانەکەینەوە و دووچاری هەندێ ترس و برسێتی و کەمی دارایی و مردن و کەمی بەروبوومتانەکەین تا بزانین کێ خۆگرە بێ و کێ بێزاری دەرەبڕێ، ئەی محەممەد مژدە بدە بە خۆگرەکان کە خودای گەورە ڕووی میهرەبانی لێیانە و ڕەحمەتیان بەسەرا ئەبارێنێ. چیمان بەسەر دێنێ ئارەزووی خۆیەتی. ئولائیک علیهم صلوات من ربهم ورحمە وئولائیک هم المهتدون ئەوانە بەش و بەهرەی پیرۆزیان لەلایەن خودای خۆیانەوە بەسەرا ئەبارێ و ئەوانە شارەزان و ڕێگای ڕاستی ڕەزامەندی خودایان گرتۆتە بەر. ومن تطوع خیرا فان اللە شاکر علیم کێوانی صەفا و مەروە نیشانەی عیبادەتن و سەرەتای حەج و عەمرەن هەر کەس حەج یان عەمرە بکات گوناهی ناگات لە بەینی صەفا و مەروەدا سەعی بکا واتە هاتوچۆ بکات با چاویان لەوە نەبێ کە ئەوسا پێش ئیسلام لەسەر هەر یەک لە سەفا و مەڕوا بتێک هەبووە موشریکەکان دەچوون دەستیان پیا ئەهێنان ئێستە ئیسلام هات و بت شکێنرا ئیتر قەیناکا هاتوچۆ بکەن لە بەینیاندا ئەوەی کارێکی خێر بکات فەڕز یان سوننەت هەر کەس زیاد لە فەڕز خودا پەرستیەک بکات چ حەج چ عەمرە چ هاتوچۆی بەینی سەفا و مەڕوا ئەوە خودا پاداشتیێ داتەوە ئولائیک یلعنهم اللە و یلعنهم اللاعنون بێگومان ئەوانەی دەلیل و نیشانەی پێغەمبەرایەتی محمد دەشارنەوە پاش ئەوەی کە لە تەوراتان نازڵ کرا و ئێمە بۆ خەڵکمان ڕوون کردەوە ئەوانە خودا لەعنەتیان لێ ئەکات و هەروەها ئینس و جن و مەلائیکەتیش لەعنەتیان لێ ئەکەن و لە ڕەحمەتی خوداوە دوورن یعقلون بێگومان لە دروستکردنی ئەرز و ئاسمان و دوابەدوای یەکە هاتنی شەو و ڕۆژ و جیاوازیان لە کورتی و درێژی و قازانج و مەبەستدا و لە دانی بیروهۆشدا بە بنیادەم بۆ دروستکردنی کەشتی هەمەجۆرە کە لە دەریادا هاتوچۆ ئەکەن و قازانج بە خەڵک ئەگەیەنن بە بازرگانی و شتی تر هەروەها لەو ئاو و بارانەدا کە خودا لە ئاسمانەوە ئەیبارێنێ و زەوی پێ زیندوو ئەکاتەوە پاش مردنی و سەوزی ئەکا پاش وشک بوونی و ئەو هەمووە گیانلەبەرانەی تێدا بڵاوی کردوونەتەوە هەروەها لە ڕامکردن و وەرچەرخاندنی هەور و با لە نێوان ئاسمان و ئەرزدا لە هەموو ئەمانەدا نیشانە و دەلیلی گەورەیی و دەسەڵاتداری و تاقانەیی خودا هەیە بۆ ئەوانەی خاوەن عەقڵن و بیرەکەنەوە. ئەم بنیادەمانە ئەوانەیان بە قەد خودا خۆشەوێ، بەڵام خاوەن ئیمانەکان لەو خۆشویستنەی ئەوان زیاتر خودایان خۆشەوێ، خۆشویستنەکەی ئەوان کاتییە و هی ئەمان هەمیشەییە، جا ئەگەر ئەم ستەمکارانە کە هاوڕیان بۆ خودا داناوە ڕۆژی سزایان ئەدی بۆیان ڕوو نەبوویەوە و زۆر باش ئەیانزانی هەموو هێز و توانایە هەر هی خودایە و خودا سزای توند و تۆڵەی سەختی هەیە. وما هم بخارجین من النار جا پەیڕەویکەرەکان لە قوڵایی دڵیانەوە ئاوا دەخوازن و ئەڵێن خۆزگا جارێکی ترە گەڕاینەوە بۆ دونیا تا لێیان تەبەڕا ببین وەک ئەوان ئا لەم تەنگانەیەدا لە ئێمە تەبەڕا بوون انه لکم عدو مبین خەڵکینە لەو شتانەی کە لە ئەرزا هەن بخۆن ئەوەی بە پێی یاسای ئایین ڕەوا بێ و لەگەڵ زەوقی ساغا بگونجێ و مەکەونە دوای گومان و هەنگاوی شەیتان ناڕەوای ئایینی و لەگەڵ زەوق نەگونجاو مەخۆن شەیتان دوژمنی ڕاستەقینە و ئاشکرای ئێوەیە. أولو كان آباؤهم لا يعقلون شيئا ولا يهتدون کاتێ بەو کافرانە بوترێ شوێنی ئەوە بکەون کە خودا ناردوێتی بۆ پێغەمبەر صلی اللە علیه وسلم ئەڵێن شوێنی ئەوە ئەکەوین کە باوک و باپیرمان کردویانە صم بکم عمی فهم لا یعقلون حاڵی ئەو کافرانە کە گوێ نادەنە ئامۆژگاری ڕەهبەرەکانیان وەکو ئەوەتا کە شوانێ هەرا بکات بەسەر گەلەڕان و گاگەلەکەیدا کە هەر دەنگ و ئاوازە بە بیستن و لە هیچ حاڵی نەبن ئەو کافرانە کەڕ و لاڵ و کۆرن و هیچ نافامن ان اللە غفور رحیم. بەڕاستی خودا مردارەوە بوو و خوێن و گۆشتی بەرازی لە ئێوە حەرام کردووە، هەروەها ئەو حەیوانە سەربڕاوەیش کە لە کاتی سەربڕیندا ناوی غەیری خودای لەسەر برابێ وەک بڵێن بە ناوی فڵان بت، فما اصبرهم علی النار ئەوانە ئەو کەسانەن کە لەباتی شارەزایی و هیدایەت گومڕاهی و سەرلێشیەوانیان کڕیوە و لەباتی تاوانپۆشی و لوتفی خودای گەورە سزا و ئازاری قیامەتیان پەسەند کردووە. ئەو سزایەش لەبەرئەوەیە کە خودا قورئانی بە حەق ناردۆتە خوار و ئەوان ئیمانیان پێ نەهێناوە. ئەوانەی باوەڕ بە هەندێ کتێبەکەن و باوەڕ بە هەندێکی تر ناکەن و لە ڕێگای حەق لا ئەدەن و ڕاستی ئەشارنەوە، زۆر لە ڕاستییەوە دوورن. ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب بەڵکو چاکە و کرداری باش ئەوەیە ئینسان ئیمان بێنێ بە خودا و بە پێغەمبەر و بە ڕۆژی قیامەت و بە فریشتە و بەو کتێبانەی خودا ناردوونی بۆ پێغەمبەران و دارایی خۆی ببەخشێ ئەگەرچی خۆشی بوێ بە خزمان و هەتیوان و داماوان و ڕێبواران و سواڵکەران و بەو بەندانەی موحتاجی پارە و ماڵن بەرامبەر ئازادکردنیان. کرداری چاک ئەوەیە ئینسان نوێژ بکات و زەکاتی ماڵ بدات و کە پەیمانێکی خێری دا بەجێی بێنێ و لە خۆشی و لە کاتی ڕووبەڕوو بوونی دوژمنی ئاییندا خۆڕاگر بێت ئا ئەوانەن لەگەڵ خودا ڕاستەکەن و بە ئیمانن ئا ئەوانەن خۆیان لە کوفر و لە کردەوە و ڕەوشتی بەد ئەپارێزن. فمن اعتدی بعد ذلک فله عذاب الیم ئەی ئەوانەی ئیمانتان هێناوە بە خودا و بە پێغەمبەری خودا لە دینی ئیسلاما ڕێوشوێنی تۆڵەسەندنەوە و حەق وەرگرتنەوەتان بۆ دانراوە لە کاتێکا کەسێکتان لێ بکوژرێ ئەوەیش بەم جۆرە لە باتی ئینسانی ئازاد ئینسانی ئازاد و لە باتی بەندە بەندە ئەکوژرێتەوە مێیینەش بە مێیینە، پێویستە ئەوەیش بزانن کە مەعنای ئەم ئایەتە پیرۆزە ئەوە نییە ئازاد لە باتی بەندە یان پیاو لە باتی ژن ناکوژرێن، جا ئەگەر بکوژ لەلایەن حەقداری کوژراوەوە کە برای دینییەتی بەرامبەر بە پارە و ماڵ عەفو کرا با بە پێی ڕێ و شوێنی ئایین بجوڵێتەوە و ئەو حەقە بە پیاوانە جێبەجێ بکات. چونکە کە قیساس بوو ئینسان ترسی کوشتنەوەی هەبوو ئیتر ناتوانێ دەست باتە بەر و خەڵک بکوژێ ئەمەش دڵنیایی و ئارامیە بۆ ئەوەی نیازی دەستدرێژی هەبێ و بۆ ئەوەی لەوانە بێ دەستدرێژی لێ بکرێ و بۆ کەسوکاریان و بۆ کۆمەڵ بە شێوەیەکی گشتی. ئەسبابەکانی ئاشکرا بوون ئەگەر ماڵی زۆری بوو وەسیەت بکا بۆ باوک و دایک و خزمە نزیکەکانی بە شێوەیەکی عادیلانە و ئەبێ بە دەوڵەمەند زیاتر نەدا لە فەقیر و وەسیەتەکەی لە سێیەکی ماڵی زیاتر نەگرێتەوە ئەمە واجبە لەسەر ئەوانەی لە خودا ئەترسن شایەنی باسە ئەم ئایەتە بە ئایەتی میرات نەسخ بووەتەوە. ان اللە غفور رحیم. جا ئەگەر کەسێ ترسی ئەوەی بوو کە وەسیەتکەر ناعادڵ بێ و بەشی هەندێکی لە بەشی هەندێ زیاتر دانابێ یان بەجۆرێ وەسیەتی کردبێ کە زیان لە میراتگرەکان بدا و ئەو کەسە هات و ناوبژی کرد لە نێوان وەسیەت بۆ کراوەکاندا یان لە نێوان ئەوان و میراتگرەکاندا و بەجۆرێ گۆڕی کە حەق و شەرعی بێ ئەوە هیچ گوناهبار نابێ ان کنتم تعلمون. ئەو ڕۆژۆی لەسەرتان فەرز کراوە چەند ڕۆژیکی کەمی ژمێرراوە کە مانگی ڕەمەزانە جا ئەگەر یەکێکتان نەخۆش بوو یان لە سەفەردا بوو کە لەگەڵ ئەو نەخۆشی و سەفەرەدا ڕۆژوو گران بوو بۆی ئەوا لەو حاڵانەدا بەڕۆژوو نابێ و چەند ڕۆژێکی تر غەیری مانگی ڕەمەزان بەقەدەر ئەو ڕۆژووانەی شکاندوونی بەڕۆژووە بێ واتە لە کاتی چاکبوونەوەی نەخۆشیەکەی و لە کاتی نیشتەجێ بوونیا بەڵام ئەوانەی کە ناتوانن بەڕۆژوو بن بە کولە مەرگی نەبێ لەسەریان فەرزە لەباتی هەر ڕۆژێ لەو سی ڕۆژە فیدیە بدەن فیدیەکەیش بریتیە لە خواردەمەنی مسکێنێ ئەم فیدیە مشتێکی تەواوە لە دانەوێڵە لای ئیمامی شافعی ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ و قیمەتی خواردەمەنی ئینسانێکە بۆ دوو جار لای ئیمامی ئەبو حەنیفە ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ جا ئەگەر یەکێ زیاتر بدا بە مسکین ئەوە چاکترە خۆ ئەگەر هەر بەڕۆژوو بن ئەوە ئەگەر بزانن باشتر و بەسوودترە بۆتان. جا کەسێ لەو مانگەدا ساغ و سەلامەت بوو با بەڕۆژوو بێ، کەسێکیش نەخۆش بێ یا ڕێبوار بێ با چەند ڕۆژێکی تر بەڕۆژوو بێ، خودا ئەیەوێ کارتان ئاسان بکات نەک گران، کە ڕۆژووی مانگەکەتان تەواو کرد با تەکبیری خودا بکەن و بڵێن اللە اکبر لەسەر ئەوەی کە هیدایەتی داون بۆ ئەو ڕۆژووە، هیوایە سوپاسی خودا بکەن. من لێیانەوە نزیکم و ئاگام لە حاڵ و کردەوەیانە هەر کەس بانگم لێ بکات ئاگام لێیە و وەڵامی ئەدەمەوە و فریای ئەکەوم کەواتە کە بانگم کردن بۆ عیبادەت و بەگوێ کردنم با ئەوان بە گوێم بکەن و ئیمانم پێ بهێنن بەڵکو بگەنە حەق و ڕێگای ڕاستی بگرنە بەر. لە شەوانی مانگی ڕۆژوودا چوونە لای ژنەکانتان بۆ حەڵاڵ کراوە ئەوان بەرگ و پۆشاکن بۆ ئێوە و عەیبتان دائەپۆشن ئێوەیش بەرگ و پۆشاکن بۆ ئەوان و عەیبیان دائەپۆشن خودا ئەیزانی و ئاگای لێ بوو ئێوە زوڵمتان لە خۆتان کرد و خۆتان گوناهبار کرد کە لە شەوانی مانگی ڕۆژوودا پێش ئەوەی بۆتان حەڵاڵ بکرێ ئەچوونە لای ژنەکانتان جا کە تەوبەتان کرد خودا تەوبەی لێ قبوڵ کردن و عەفوی کردن دەی ئێستا لە شەوەکاندا بڕۆنە لایان و داوای ئەوە بکەن کە خودا بۆی نووسیون لە ئەولاد هەروەها لە شەوەکاندا بخۆن و بخۆنەوە تا خەتی سپی ڕووناکی سبەینێ لە خەتی تاریکی ڕەشی شەو جیا دەبێتەوە بەڵام لە شەوەکاندا ئەگەر لە مزگەوتەکاندا گۆشەنشین بوون بۆ عیبادەت و خودا پەرستی مەڕۆنە لای ژنەکانتان ئەمانە کە بۆم ڕوون کردنەوە، سنووری فەرمانی خودان لێیان نزیک مەبنەوە نەبادا سنوور ببڕن و تەجاوەز بکەن. خودا ئاوەها فەرمانەکانتان بۆ ڕوون ئەکاتەوە کە چی پەیڕەوییە و چی سەرپێچییە، بەڵکو خۆتان لە گوناه و سەرپێچی بپارێزن. پێیان بڵێ، ئەوە خودا وای لێکا تا کاتەکانی بنیادەم بۆ حەج کردن و مامەڵە و کشتوکاڵ کردن دەربکەون و لەسەری بڕۆن. خێر و چاکە ئەوە نییە لە کاتی دابەستنی ئیحرامی حەجدا لە دەرگای ماڵ و خێوەتەوە نەچنە ژوورەوە و لە پشتیەوە بچنە ژوورەوە. ڕەفتاری چاک و خێر ئەوەتە لە خودا بترسن، لە دەرگای عادەتییەوە بچنە ناو ماڵ و لە خوا بترسن و فەرمانی بەجێ بێنن بەڵکو ڕزگار ببن. حەزرەت، صلی اللە علیه وسلم، لە ساڵی دواییدا هات بۆ جێبەجێکردنی عەمرەی قەزا و موسڵمانەکان ترسان لەوە کە کافرەکان وەعدەکەیان نەبەنە سەر و لە حەرەمدا یان لە مانگی حەرامدا شەڕیان لەگەڵ بکەن ئەم ئایەتە نازڵ کرا واتە کە چوونە حەرەم و کافرەکان هاتن شەڕتان لەگەڵ بکەن ئێوە دەستدرێژی مەکەن بەوەی پێشدەستیان لێ بکەن و شەڕیان لەگەڵ بکەن لە مەککە دەریان بکەن وەک ئەوان ئێوەیان دەرکرد ئینسان دەربەدەر کردن و بێ حاڵ و ماڵ لە وەتەن دەرکردنی ئازاری زیاترە لە کوشتنی یا ئەو ئاژاوە و کوفرە کە ئەوان بەرپایەکەن لە کوشتنەکە توندتر و خراپترە بەڵام ئێوە لە مەسجد الحرامدا شەڕیان لەگەڵ مەکەن تا ئەوان دەستپێشخەری نەکەن کە کردیان بیانکوژن ئەمەیە پاداشتی کافران فَإِنِ انتَهَوْا فَلَا عُدْوَانَ إِلَّا عَلَى الظَّالِمِینَ شەڕیان لەگەڵ بکەن تا ئاژاوەی کوفر نەمێنێ و دین هەمووی ببێتە خودا بە یەکناسین و عیبادەت هەر بۆ ئەو بێ جا ئەگەر وازیان هێنا لەوەی نەهی لێکراوە ئیتر دەستدرێژی نامێنێ بۆ ئەوانە نەبێ کە ستەمکارن جوان نییە زوڵم بکرێ لە یەکێ نەبێ کە زوڵم بکات لە مانگی ذی القعدەدا کە عەمرەی قەزای تیاکەن شەڕ بکەن لەگەڵ کافرەکان وەک ئەوان هەر لەم مانگەدا شەڕیان لەگەڵ کردن و نەیان هێشت عەمرەکە بکەن هەتکی حورمەتیش قیصاصی هەیە وەک ئەوان هەتکیان کرد ئێوەش درێغی مەکەن کەواتە هەرکەس دەستدرێژی لێکردن ئێوەیش وەڵامی بدەنەوە بە وێنەی ئەو دەستدرێژیەی ئەو لە خودا بترسن و لەو سنورە لامەدەن کە بۆی دیاری کردوون ماڵ و داراییتان لە ڕێگای خودا و جیهاد و بەرزکردنەوەی قسەی خودادا و لە ڕێگای یارمەتیدانی کەس و کار و داماواندا سەرف بکەن. دەستتان مەنووقێنن و زیادەڕەویش مەکەن. خۆتان مەخەنە هیلاکەتەوە بەهۆی جیهاد نەکردنەوە، کە کافرەکان بەسەرتاندا زاڵ ببن و بتانفەوتێنن. هەروەها خۆتان مەفەوتێنن بەهۆی ئیسراف یان دەستگرتنەوەوە، کە هەردووکیان خراپن، کردارتان چاک بکەن و یارمەتی داماوان بدەن، خودا چاکەکارانی خۆشەوێ. وأتموا الحج والعمرة لله فإن أحصرتم فما استيسر من الهدی ئەگەر مەنعیش کران لەوە کە تەواویان بکەن هەر لەو شوێنەیا حەیوانێ سەر ببڕن لەوەی کە دەس ئەکەوێ مەڕ یان بزن یان غەیری ئەوانە هەروەها سەر مەتاشن و لە ئیحرام دەر مەچن تا ئەو فدیە ئەگاتە شوێنی خۆی و دڵنیا ئەبن کە گەیشتووەتە ئەو شوێنەی پێویستە لەوێ سەر ببڕێ واتە خاکی حەرەم. جا ئەگەر یەکێکتان نەخۆش بوو یاخۆ سەری بریندار بوو یان سپێ تێیدا بوو پێویستی بە تاشینی سەر بوو تاشی ئەوە پێویستە فیدیەی بدا کە بریتیە لە ڕۆژوو یان دانی خواردەمەنی بە داماوان یان حەیوانێ سەر ببڕێ جا هەر کاتێ ئێوە هێمن بوونەوە و مانع نەبوو بەسەرتانەوە و ئیحرامتان بەست بۆ عەمرە و ویستان پاش عەمرەکە حەج بکەن ئەوە بۆ فیدیەی ئەو ئیسراحەتە کە لە بەینی عەمرە و حەجەکەدا ئەیکەن پێویستە ئەوەی بتوانێ حەیوانێ سەر ببڕێ و ئەوەی دەستی نەڕوا و نەتوانێ حەیوان سەرببڕێ ئەبێ سێ ڕۆژ لە مەککە بەڕۆژوو بێ و حەوت ڕۆژیش پاش گەڕانەوەی بۆ نیشتیمانی خۆی ئەم فەرمانە بۆ ئەوانەیە کە نیشتیمانیان لە نزیکی مەسجد الحرامەوە نەبێ بە کەمتر لە مەسافەی نوێژ کورتکردنەوە لە خودا بترسن و زۆر چاک بزانن کە خودا سەختگیرە لە سزادانا. توێشوو لەگەڵ خۆتان هەڵگرن بۆ دواڕۆژ باشترین توێشوو کە ئینسان لەگەڵ خۆی هەڵیگرێ بۆ قیامەت لە خودا ترسانە لە من بترسن ئەی خاوەن عەقڵەکان. ليس عليكم جناح أن تبتغوا فضلا من ربكم گوناهبار نابن ئەگەر لە ڕۆژی حەشدا کەسبی قازانجێکی دونیایی و ڕزقێ بکەن و لە خودای گەورەوە بەتەمای بن جا کاتێ ڕاوەستانی عەرەفات تەواو بوو بەرەو موزدەلیفە کەوتنە ڕێ لای مەشعەرولحەڕام ناوی خودا بهێنن و لەبەیک لەبەیک تا کۆتایی بکەن و لا الە الا اللە و دوعا و پاڕانەوە بکەن ئەی دانیشتوانی حەڕەم ئێوەش لەگەڵ خەڵکی تر لە عەرەفات ڕاوەستن و لەوێوە وەک ئەوان داپەڕنە خوار و بە شێوەیەکی تایبەتی و جیا لە خەڵک لە موزدەلیفە مەوەستن واتە خەڵکی تر لە عەرەفات بن و ئێوە بە بەهانەی ئەوەی کە ئەهلی حەرەمن لە موزدەلیفە ئەوە سوودی تێدا نییە بۆتان، بەڵکو ناوی خودا بهێنن و باسی گەورەیی و دەسەڵات و بەخشندەیی ئەو بکەن، وەک چۆن ناوی باوک و باپیرتان بە حورمەتەوە ئەبەن بەڵکو لەوەیش زیاتر و بەهێزتر. بنیادەمی وەها هەن ئەپاڕێنەوە ئەڵێن، خودایە سامان و ماڵی دنیامان بدەرێ و ئیتر داوای شتێ ناکەن بۆ دواڕۆژیان باش بێ، ئەمانە لە قیامەتدا بەش و بەهرەیان نییە. لەشساغی و ئاسایش و ماڵ و خێزانی باش و دراوسێ و خزمی باش و بەشی حاڵی خۆمان داراییمان پێ ببەخشە و لە ڕۆژی قیامەتیشدا پاداشتی چاکمان پێ ببەخشە و لە سزای ئاگر بمانپارێزە. ئولائیک لهم نصیب مما کسبوا واللە سریع الحساب ئەمانەیان بەشێکی باشیان هەیە لە ئەنجامی کردەوەی چاک و پاڕانەوەی بەجێیان و داواکردنی چاکەی دونیا و قیامەتیان خودا گورج محاسەبەی خەڵکەکات و زوو پاداشتی کرداری چاک و سزای کرداری خراپ ئەداتەوە لا الە الا اللە واللە اکبر اللە اکبر وللە الحمد جا ئەگەر یەکێ پەلی کرد و لە دوو ڕۆژا ڕەجمی کرد و گەڕایەوە ئەوە تاوانی لەسەر نیە و گوناهی ناگات خۆ ئەگەر دوا کەوت تا سێ ڕۆژ تەواو بوو ئەوەیش هەر گوناهی ناگات ئەم تەخییرەش بۆ کەسێکە کە لە خودا بترسێ واللە لا یحب الفساد. بنیادەمی وا کە پشتی هەڵکرد و لای تۆ دەرچوو یەکسەرە چێت خراپە ئەکات و دەغڵودان ئەسوتێنێ و حەیواناتی موسڵمانان ئەکوژێ یان مەبەست ئەوانەن کە ئەگەر کاروباری خەڵکیان کەوتە دەست و بوون بە فرماندەر خراپە ئەکەن و زوڵم و زۆرداری ئەکەن خودا خراپەکاری پێ ناخۆشە. ئەی ئەوانەی ئیمانتان هێناوە ملکەچ بن بۆ ئاینی ئیسلام لە هەموو ڕوویەکەوە و لە هەموو کار و بارێکدا دوای شتێکی تر مەکەون و ئەحکامی قورئان لەگەڵ ئەحکامی تەورات تێکەڵ مەکەن و دوای هەنگاوی شەیتان مەکەون شەیتان دوژمنی ئاشکرا و ناحەزی ئێوەیە. وا دیارە ئەو کافرانە چاوەڕوانی ئەوەن و ئەوەیان ئەوێ کە خودا و مەلائیکەکانی خودا لە ناو چەند پەڵە هەورێکی سپیدا بێن بۆیان کە چاوەڕوانی ڕەحمەتی لێ ئەکرێ کەچی مەلائیکەی سزان و لە دیمەنی هەوری سپیدا دەرەکەون و غەزەبی خودایان بەسەرا ئەبارێ و هەموو شت ئەبڕێتەوە و حوکمی خودا جێبەجێ ئەکرێ ئەمە کاری بەنیادەمی هوشیار نیە باشتر ئەوەیە تەوبە بکەن و بێنە سەر ڕێی ڕاست و چاوەڕوانی ڕەحمەتی خودا بن پرسیار بکە لە بەنی ئیسرائیلیەکان چەند موعجیزەی دیاری و ئاشکرامان دانێ ئەو کەسانەی خودا نیعمەتیان پێ ئەدات و ئەوان ونی ئەکەن و سوپاسی ناکەن خودا دەربارەی ئەوانە سەخت گیرە و سزای توندیان ئەدات زين للذين كفروا الحياة الدنيا ويسخرون من الذين آمنوا ئنجا خودا پێغەمبەرانی بە موژدەدەر و ترسێن نارد و کتێبی لەگەڵ ناردن بە ڕاستی تا خودا فەرمانی حەق بدا لەو شتانەدا کە خیلافیان تیا هەبوو کەچی کەس ئیختیلافی نەئەکرد و لە ڕێگای ڕاست لای نەئەدا ئەوانە نەبێ کیتابیان بۆ هاتووە لەگەڵ موعجیزەدا ئەمانە بە ناحەق و زوڵم لایاندا چونکە حەزیان لە ماڵی دونیا ئەکرد لاتان وایە هەروا بە ئاسانی ئەچنە بەهەشت کە هێشتا بەسەرهاتی ئەوانەتان بەسەر نەهاتووە کە لە پێش ئێوەوە بوون و سەختی و سزا و ئازاری زۆریان تووش بوو لە پێناوی بڵاو کردنەوەی ئایین و جیهاددا و ناڕەحەتیان گەیشت بۆ دوا پلە بە ڕادەیەکی وەها پێغەمبەرەکە و ئەوانەی ئیمانیان هێنابوو لەگەڵی ئەوەندە لە تەنگوچەڵەمەدا بوون و بە جۆرێ تەنگاو بووبوون ئەیان وت ئیتر کەی لەلایەن خودای گەورەوە یارمەتیمان بۆ دێ؟ کەی ڕزگارەبین؟ خودایش وەحی کرد بۆ پێغەمبەرەکەیان کە پێیان بڵێ، یارمەتی خودا نزیکە و ئەوەندەی نەماوە ڕزگار بن. واتە، ئەمە ڕەوشتی خودایە لەناو بەندەکانیا کە لە پاش تەنگانە فەرحانییە و لە دوای خۆڕاگرتن سەرکەوتنە. ئەم ئایەتە لە غەزای ئەحزابدا هاتووەتە خوار. وما تفعلوا من خیر فإن الله به علیم لێتەپرسن چی لە ڕێگەی خودادا سەرف کەین پێیان بڵێ هەرچی سەرفەکەن لە ڕێگەی خودادا لە پێش هەموو کەسا بیدەن بە باوک و دایکتان و بە خزمە زۆر نزیکەکانتان و بە هەتیوان و داماوان و ڕێبوارانی بێ دەست هەر خێرێ بکەن و هەر ماڵێ ببەخشن خوا ئاگای لێیەتی بەڵام ئەم پێناخۆش بوونی ئێوە ئەساس نیە لەوانەیە شتێکتان پێ ناخۆش بێ کەچی خێری تێدا بێ بۆتان هەروەها لەوانەیە شتێکتان پێ خۆش بێ کەچی زیانتانی تێدا بێ خوا بە نهێنی کارەزانێ و ئەزانێ چی خێری تێدایە بۆتان ئێوە نایزانن جەنگکردن لە مانگی حەرامدا تاوانێکی گەورەیە، بەڵام ڕێگەی دینی خوا گرتن لە خەڵک و ئینکاری خودا و ئینکاری حورمەتی مەسجد الحرام و تەجاوزکردنە سەری و دەرکردنی ئەهلەکەی کە موسڵمانەکانن لای خودا ستەمێکی گەورەترە. مەنعی خەڵک کردن لە دین بە ئازار دان و دەرکردن و شێوەکانی تر لە کوشتنی نەفس گەورەترە ئەم کافرانە واز ناهێنن و بەردەوام جەنگتان لەگەڵ ئەکەن بە هیوای ئەوەی ئەگەر بتوانن لە دینی ئیسلام هەڵتان بگێڕنەوە نەکەن هەڵخەڵەتێن چونکە هەر کەس لە ئێوە ئەگەر لە دینی خۆی وەرگەڕێ کە دینی ئیسلامە و بە کافری بمرێ ئەوە کردەوە چاکەکانی بێ سوود و بێ نرخن لای خودا لە دونیا و قیامەتدا و ئەوانەی ئیمانیان هێنا بە ئاینی ئیسلام و لە پێناوی ڕەزای خوادا کۆچیان کرد و ماڵ و حاڵ و نیشتیمانی خۆیان جێ هێشت و جیهادیان کرد ئەوانە بەتەمای میهرەبانی و بەخشندەیی خودان و خودایش زۆر گوناه بەخش و میهرەبانە. یسئەلونەکە عەنی الخەمری والمەیسر هەروەها پرسیارت لێکەن چی سەرف کەن لە ڕێگەی خوادا بڵێ ئەوەی بە ئاسانی دەست بدا بۆیان و گران نەبێ لەسەر شانیان خودا وەها حوکم و فرمانی خۆیتان تێئەگەیەنێ تا بیر بکەنەوە لە فرمانەکانی خودا و لە ئەنجام و دواڕۆژی خۆتان و بۆ دین و دونیای خۆتان بە ڕێک و پێکی هەوڵ بدەن دەربارەی تێکەڵی لەگەڵ هەتیوان پرسیارت لێکەن، بڵێ، تێکەڵی لەگەڵیان بۆ چاککردنیان و چاککردنی ماڵ و سامانیان چاکترە لەوەی کە لێیانەوە دووربن. ئێوە ئەگەر تێکەڵیان بن ئەوان براتانن و حەقی برا لەسەر برا ئەوەیە دڵسۆزبێ لەگەڵیا و چ چاکەیەکی بۆ خۆی ئەوێ بۆ ئەویشی بوێ خودایش ئاگەدارە و ئەزانێ کێ تێکەڵی ئەکا لەگەڵیان بە نیازی چاکە و بە دڵسۆزی و کێیش تێکەڵی لەگەڵیان ئەکا بە نیازی بەد و دڵ پیسی و بە تەمای ماڵ خواردنیان خودا ئەگەر بیویستایە تووشی باری گرانی ئەکردن و نەی ئەهێشت تێکەڵیان بکەن خودا دەسەڵاتدارە و ئەتوانێ تۆڵە لە پیاو خراپ بسێنێ و فرمانەکانی پڕ حیکمەتن. وَیُبَیِّنُ آیَاتِهِ لِلنَّاسِ لَعَلَّهُمْ یَتَذَکَّرُونَ ژنێک کە شەریک بڕیار بدا بۆ خودا یا ئیمانی بە خودا نەبێ تا ئیمان نەهێنێ بە خودای تەنیا مارەی مەکەن جاریەیکی موسڵمانی خاوەن ئیمان چاکترە لە ژنێکی شەریک بۆ خوا بڕیاردەر هەرچەند ئەو ژنە موشریکەتان لا پەسەند بێ لەبەر جوانی یان سامان یان نەسەب هەروەها ژن مەدەن بە پیاوی کافر، موشریک بێ یان کیتابی، تا موسڵمان نەبێ. بەندەیەکی موسڵمان و خاوەن ئیمان چاکترە لە کافر، هەرچەند کافرەکەتان بەلاوە جوان و خاوەن ماڵ و حەسەب و نەسەب بێ. کافرەکان خەڵک بانگ ئەکەن بۆ کار و کردەوەی بەد کە بنیادەم ئەخاتە ئاگری دۆزەخ. خودایش بانگی خەڵک ئەکات بۆ کردەوە و بیروباوەڕی چاک و ڕەزامەندی خۆی کە بنیادەم ئەباتە بەهەشت و ژیانی بەختیاری ئەبەدی خودا ئایەتەکان و حەرام و حەڵاڵ بۆ خەڵک ڕوون ئەکاتەوە بەڵکو بیر بکەنەوە و ڕێگای ڕاست بگرن. ويسألونك عن المحيض پرسیارت لێ ئەکەن دەربارەی حوکمی حەیزی ژن و تێکەڵیان لەگەڵیان تۆیش وەڵامیان بدەرەوە کەوا حەیز شتێکە بنیادەم تەرێزی لێ ئەکات و بە پیسی ئەزانێ ئێوە لە کاتی حەیزدا جیماع لەگەڵ ژنەکانتان مەکەن و سەبر بکەن تا بە تەواوی پاکەبنەوە کە پاک بوونەوە لەو ڕێگایەوە کە خودا بۆتانی حەڵاڵ کردووە جیماعیان لەگەڵ بکەن خودا ئەوانەی خۆش ئەوێ کە زۆر تەوبە ئەکەن و لە گوناه پەشیمان ئەبنەوە و ئەوانەی خۆش ئەوێ کە پاکن و لە کاتی حەیزدا جیماع ناکەن لەگەڵ ژنیان و لە ڕێگای حەڵاڵ و شەرعیەوە ئەچنە لایان ئەهلی جاهیلیەت کە ژنەکانیان ئەکەوتە حەیزەوە تێکەڵیان لەگەڵ نەئەکردن و نانیان لەگەڵ نەئەخواردن و لەگەڵیاندا نەئەنیشتن بۆیە بەم ئایەتە پیرۆزە خودای گەورە ڕوونی کردەوە کە چی لە کاتی حەیزدا حەرامە و چی حەڵاڵە جێگەی ئاوس بوون و مناڵ بوونن بۆ ئێوە بچنە لای ژنەکانتان لەو ڕێگایەوە کە ئەبێتە هۆی مناڵ بوون ئیتر کە ڕێگای کشت و کاڵتان گرت هەر چۆن بچنە لایان قەی ناکات بە دانیشتنەوە یان لەسەر پشت مەبەست و نیازی باش بخەنە پێش خۆتانەوە واتە ناوی خودای لێ بێنن و دڵخوازتان نەوەی ڕەفتار باش بێ لە خودا بترسن و ڕێگای ناشەرعی بەکار مەهێنن دڵنیابن ڕۆژی پاداش بە خودا ئەگەن ئەی پێغەمبەر فَإِن فَاءوٗا فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَحِیمٌ بۆ ئەو کەسانەی سوێ نەخۆن نەڕۆنە لای ژنەکانیان مۆڵەتی چوار مانگ هەیە کە نەڕۆنە لایان و لەو ماوەدا زۆریان لێ ناکرێ بچنە لای ژنەکانیان یان تەڵاقیان بدەن ئەگەر پاش چوار مانگەکە گەڕانەوە بۆ لایان باشە و خودا تاوان بەخش و میهرەبانە لەبارەی دووری چوار مانگەکەوە ئەو ژنانەی تەڵاق دراون ئەبێ پەلە نەکەن و خۆیان ڕاگرن و لەسەر حاڵی خۆیان ڕاوەستن تا ماوەی سێ حەیزی تەواو یان سێ طوهر و پاکی تەواو ئەوسا ئەتوانن شوو بکەن ئەگەر ئیمانیان بە خودا و بە ڕۆژی قیامەت هەیە ئەبێ چی لە مناڵانیانایە نەیشارنەوە چ مناڵ و چ حیز مێردەکانیان حەقدارترن لە بێگانە بۆ ئەوەی لەو ماوەی ڕاوەستانەدا پێش تەواو بوونی عیددەکان بیانگێڕنەوە ژێر نیکاحی خۆیان ئەگەر ئەم گەڕانەوەیان بە نیازی چاکە و خێر و ڕێککەوتنی نێوانیان بێ نەک بە نیازی زیان گەیاندن بە ژنەکە ژنەکان هەر وەک واجباتیان لەسەرە ئەوەندەش حقوقیان هەیە ئەبێ پیاوانە بۆیان جێبەجێ بکرێ وەک ژیانی ڕێک و ڕێز لێگرتن و هەموو پێویستیەکانی ژیان بەڵام پیاوەکان زیادەیان هەیە بەسەر ژنەکانیانەوە بۆ نموونە ژنەکان بەبێ ئیزنی پیاوەکانیان نابێ لە ماڵ دەربچن چونکە پیاوان سەرپەرشتی کاروباری ژنانیان ئەکەن خودا بە دەسەڵاتە و فرمانەکانی پڕ حیکمەتن. ئیتر پاش ئەم دوو جارە تەڵاقە یان ڕاگیر کردنی ژنەکەیە بە پێی یاسای ئیسلام کە بە درێژی باس کراوە یان تەڵاق دانی جاری سێیەمە جا ئێوە ئەی پیاوەکان ڕەوا نیە بۆتان ئەو شتانە لە ژنەکانتان بسێننەوە کە پێتان داون و کردوتانن بە موڵکیان چ مارەیی و چ غەیری مارەیی بۆتان نیە لێیان بسێننەوە نە پێش تەڵاق دان و نە پاش تەڵاق دان مەگەر ژن و پیاوەکە لەوە بترسن کە نەتوانن بەپێی ڕێوشوێنی ئایین پێکەوە بژین و بیانەوێت لەیەک جیاببنەوە و ژنەکە ڕەغبەتی ئەوەی هەبێ بە ماڵدان بە پیاوەکە خۆی ڕزگار بکات و لێی جیاببێتەوە؟ بەڵێ، ئا لەم حاڵەتەدا نە ژنەکە بە دانی ماڵەکە گوناهبار ئەبێ و نە پیاوەکەیش بە وەرگرتنی. وتلک حدود اللە یبینها لقوم یعلمون. جا ئەگەر پاش دوو تەڵاقەکەی باسمان کرد پێکەوە نەیان کرا و پیاوەکە ژنەکەی تەڵاق دا ئەوە ئیتر ئەم ژنەی بۆ حەڵاڵ نییە و ناتوانێ بیگێڕێتەوە ژێر نیکاحی خۆی تا ئەو ژنە تەڵاق دراوە شوو نەکا بە یەکێکی تر کە شووی کرد بە یەکێکی تر و پاشان ئەم مێردە دووهەمەی تەڵاقی دا، ئەوە هیچ گوناهبار نابن لەگەڵ مێردە پێشینەکەی بگەڕێنەوە بۆ یەک بە مارەبڕینێکی تازە، ئەگەر وایان ئەزانی سنووری فەرمانەکانی خودا ڕائەگرن و زیان بە یەکتر ناگەیەنن و بە پێی ئەمری خودا لەگەڵ یەکتر ئەجوڵێنەوە، خودا ئەم سنوورانە ڕوون ئەکاتەوە بۆ ئەوانەی تێئەگەن. کە ژنەکانتان تەڵاق دا و گەیشتنە ئاخر موددەی خۆیان بە چاکە ڕایان بگرن ئەگەر ویستیان لاتان بمێننەوە یان بە چاکە و ڕێکی و بێ زوڵم لێکردن بەرەڵایان بکەن مامەڵەیان لەگەڵ مەکەن بە جۆرێک کە خیلافی ئاینی ئیسلام بێ بۆ ئەوە کە زیانیان پێ بگەیەنن بە بێ مێردی واتە نەوا بکەن بیان گێڕنەوە لای خۆتان بە ڕەزامەندی و نە بەرەڵایان بکەن شووی تر بکەن هەر کەس وەها بکا زیان بە خۆی ئەگەیەنێ و ستەم لە خۆی ئەکات ئایەت و فەرمانەکانی خودا مەکەن بە جێی گاڵتە یاد و باسی نیعمەتەکانی خودا بکەن لەسەرتان کە بە پایەی ئیسلام گەیشتوون سوپاسگوزاری خودا بکەن لەسەر ئەو ئایەتانەی ناردویەتیە خوار بۆ سەرتان و پەند و ئامۆژگاریتان ئەکا پێیان لە خودا بترسن و بزانن خودا بە هەموو شت ئەزانێ. کاتێ ژن تەڵاق درا و عیددەی تەواو بوو، مێردە پێشوەکەی ویستی جارێکی تر مارەی بکاتەوە و هەردوولا ژن و پیاو ڕازی بوون بەم دووبارە ڕێکەوتنە بە چاکە و لەسەر ڕێوشوێنی ئایین، ئێوە ئەی خاوەن ژنەکان ڕێگایان لێ مەگرن با بگەڕێنەوە بۆ لای مێردە پێشوەکانیان. ئەم ئامۆژگارییە بۆ کەسێک کە باوەڕی بە ڕۆژی دوایی ببێ، پەیڕەوی کردنی ئەم حوکمانە و بە گوێی ئەمری خودا کردن چاکتر و پاکترە بۆ دنیا و قیامەتی ئێوە. ئەو ژنانەی تەڵاق دراون دوو ساڵی تەواو شیر ئەدەن بە مناڵەکانیان بۆ یەکێ بیەوێ ماوەی شیر پێدان تەواو بکات لەسەر خاوەن مناڵەکەیشە بەپێی عادەت و نەریتی وەخت خۆراک و بەرگی ئەو ژنانە بدا کەسیش زیاد لە توانی خۆی هیچی لێ داوا ناکرێ زیان نادرێ لە هیچ دایکێ بە هۆی مناڵەکەیەوە بەو جۆرە کە مناڵەکەی لێ بسەنرێتەوە. هەروەها زیانیش نادرێت لە باوکی مناڵەکە بە هۆی مناڵەکەیەوە بەوەی مناڵەکەی لە شیرە خۆریا بدرێتەوە بەسەریدا ئەو حوکمەی لەسەر باوکی مناڵەکە هەیە لەسەر میراتگرەکەیشی هەیە و پێویستە میراتگرەکەیشی نەفەقە و کرێی ژنە شیردەرەکە بدات ئەگەریش باوک و دایکەکە بە ڕەزامەندی هەردووکیان و بێ ئەوەی زیان بە مناڵەکەیان بگات ویستیان مناڵەکە لە شیر ببڕنەوە ئەوە هیچ تاوانێکیان نایەتە سەر ئەگەریش ویستتان دایەنی شیردەر بۆ مناڵەکانتان بگرن و لەلای دایکەکانیان نەمێنن ئەوە گوناهبار نابن ئەگەر ئەو ئوجرەیە کە بڕیارتان داوە بیدەن بە شیردەرەکان بە رێکوپێکی و بە پێی رێوشوێنی ئایین پێیان بدەن لە خوا بترسن و بزانن خودا سەختگیرە و ئاگای لە کار و کردەوەتانە چاک و خراپی. بەوەی کە ژنەکان بە پێی یاسای شەریعەت بیکەن وەک خوازبێنی لێکردن و بە سەراحەت جوابدانەوە و خۆ رێک و پێک کردن لە سنووری شەریعەتدا بەڵام ئەگەر لە سنووری شەریعەت دەرچوون ئەوا ئێوە گوناهبارە بن ئەگەر مەنعیان نەکەن چونکە ئەمر بە چاکە و نەهی لە خراپە واجبە خودایش ئاگای لەوەیە کە ئەیکەن. گوناهتان ناگا ئەگەر بە تەعڕیز خوازبێنی لەو ژنانە بکەن نەک بە عیبارەتی ئاشکرا بەڵکو بە جۆرێ کە مەبەستەکە بگەیەنێت و ئاشکراش نەبێ بۆ نموونە پێی بڵێ ژنی وەک ئێوە باشە و لایقی پیاوی باشە ئیتر بە مەیل و حەزکردن لە خواستنیان لە دڵەوە هیچ گوناهتان ناگات خودا ئەزانێ ئێوە خۆتان پێ ڕاناگیرێ و باسیان ئەکەن بەڵام بە پەنامەکی بەڵێنی نکاح و معاشەرەیان مەدەنێ هەر تەنها قسەی باش و شەرعیان لەگەڵ بکەن هەروەها تا عیددەکەیان تەواو نەبێ عەزمی مارە کردنیان مەکەن خودا ئەزانێ چی لە دڵتانایە کەواتە لێی بترسن چونکە ئاگای لە هەموو شتانە بەڵام لەسەرتان واجبە بۆ چارکردنی دڵگرانی ژنە تەڵاق دراوەکان میقدارێ ماڵیان بدەنێ تا دڵیان خۆش ببێ ئتر لەسەر دارا و دەوڵەمەند بە پێی خۆی و لەسەر بێ دەسەڵات و نەدارا بە پێی خۆی ئەمە حەقێکە واجبە لەسەر ئەوانەی پیاو چاکن و ڕەفتاریان موسڵمانانەیە. ان اللە بما تعملون بصیر ئەگەریش پێش ئەوەی بڕۆنە لایان تەڵاقتان دان بەڵام مارەییتان بۆ دیاری کردبوون ئەوە تەڵاق دراو نیوەی ئەو بڕیار دراوەی ئەکەوێ و پێویستە بیان دەنێ مەگەر ژنەکان چاوپۆشی لە مێردەکانیان بکەن و ئەو نیوە مارەییەی خۆیان نەوێ و هیچ وەرنەگرن یان ئەوانەی عەقدی نیکاحیان بەدەستە کە پیاوەکانن چاوپۆشی بکەن و هەموو مارەی تەڵاق دراوەکە بدەن واتە واز لە نیوەکەی خۆیان بێنن بێگومان چاوپۆشی لەلایەن مێردەکانەوە و دانی هەموو مارەیەکە بە ژنە تەڵاق دراوەکە نزیکترە لە ترس لە خواوە هەروەها پایەی شەرافەت و فەزڵتان لەبیر نەچێتەوە خودا چاوی لێتانە و ئاگای لە هەموو کردەوەتانە. حافظوا علی الصلوات والصلاة الوسطی وقوموا للە قانتین ئاگاداری نوێژەکانتان بن لە وەختی خۆیاندا و لە سەرەتای وەختا بە هەموو شەرت و ڕوکنەکانیەوە و بە شێوەیەکی ڕاست و ڕەوان جێبەجێیان بکەن بەتایبەتی نوێژی ناوەڕاست ئەگەر لە کاتی نوێژەکانا ترسی دوژمنتان بوو ئەوا بە پیادە و بە سواری هەر چۆن نوێژ بکەن بۆتان دروستە ئەنجا کە ئەمین بوونەوە و ترستان نەما بە پێی ئەو ئاداب و یاسایە کە لە لایەن خوداوە فێرکراون و ئەوسا ئەتانزانین نوێژەکانتان جێبەجێ بکەن واللە عزیز حکیم. ئەو پیاوانەی ئەمرن و ژنیان لە دوا بەجێ ئەمێنێ خوای گەورە بڕیاری داوە ئەو ژنانە لە ماڵی خۆیانا بژین تا ماوەی ساڵێک بێ دەرچوون لەو ماڵە خۆ ئەگەر ژنەکان خۆیان دەرچوون ئیتر تاوان لەسەر ئێوە نییە ئەوان چی لە خۆیان بکەن بە پێی ڕێوشوێنی ئاین ان اللە لذو فضل علی الناس ولکن اکثر الناس لا یشکرون ئایا تەماشای ئەوانە ناکەن کە هەزاران کەس بوون لە ماڵی خۆیان دەرچوون و لە ترسی مردن بە تاعوون یان لە ترسی دوژمن ڕایان کرد جا خودا ئەمری فەرموو پێیان کە بمرن و ئەوانیش مردن پاش مردنەکەیان خودا زیندووی کردنەوە و حاڵی کردن و تێی گەیاندن کە کەس لە دەستی خودا دەرناچێ و سەرەنجام هەر لای ئەوە. بێگومان خودا فەزڵ و ڕەحمەتی زۆرە بەسەر خەڵکەوە، بەڵام ئەوان گەلێکیان سوپاسی خودا ناکەن و دان بە نیعمەتی خودادا نانێن. وقاتلوا في سبيل الله واعلموا أن الله سميع عليم واللە یقبض ویبسط وئیلیه ترجعون. کێ ئەو کەسەی ماڵی خۆی بە قەرز بدا بە خودا قەرزێکی وا جوان و بەجێ بێ واتە تەنها بۆ ڕەزامەندی خودا بێ تا خودایش چەند قات و چەند قات جەزای بداتەوە هەر خودایە ماڵ و ڕزق و ڕۆزی فراوان ئەکات و هەر خودایشە کەمی ئەکاتەوە و هەموویشتان دوایی بۆ لای ئەو ئەگەڕێنەوە و حیساب و کیتابتان لای ئەو ئەبێ بەرزکردنەوەی ئاینا جەنگ بکەین جا پێغەمبەرەکەیان پێیانی فەرموو ئەگەر جەنگ فەرز کرا لەسەرتان خۆ لەوانە نیە پەشیمان ببنەوە ئەوانیش وتیان چۆن پەشیمان ئەبینەوە چۆن لە پێناوی ڕەزای خوادا ناجەنگین لە کاتێکدا کە ئێمە لە خانوبەرە و جێوڕێی خۆمان دەرکراوین و لە ماڵ و سامان و مناڵمان دوور خراوینەتەوە بەڵام کە لە لای خوداوە جەنگیان بەسەردا فەرز کرا کەمێکیان نەبێ هەموو پەشیمان بوونەوە و پشتیان لەو واجبە هەڵکرد و فەرمانەکەی خودایان ڕەت کردەوە خودا بە ستەمکاران ئەزانێ و ئاگای لە گوفتار و ڕەفتاریانە. وقال لهم نبيهم إن الله قد بعث لكم طالوت ملكا ئێمە لەو لایقتر و شایستەترین کە ببینە فەرمانڕەوا ئەو سامان و دارایی نییە پێغەمبەرەکە پێی فەرموون خودا هەڵیبژاردووە و بۆ پادشایەتی پەسەندی کردووە لە ئێوەی زیاتر زانست و هەیکەل داوەتێ و لە ئێوەی چاکتر دروست کردووە بێگومان خودا فەرمانداری بە کەسێ ئەدا کە خواستی خۆی لەسەری بێ ان فی ذلک لآیة لکم ان کنتم مؤمنین. پێغەمبەرەکەیان پێی وتن، نیشانەی فەرمانڕەوایی تالوت ئەوەیە سندووقە داگیرکراوەکەتان بێتەوە دەستان، کە بەهۆی ئەو سندووقەوە لەلایەن خوداوە ئارامی و دڵ دامەزراویتان دەست ئەکەوێ، هەروەها لەو سندوقەدا هەندێ پاشماوەی حەزرەتی موسا و هارونی برای هەیە وەکو کتێبی تەورات و عەسای موسا و مێزەر و قاپوتی ئەو و هارون و هەندێ شتی تر فریشتەکانی خودا ئەو سندوقە هەڵەگرن و بۆتانی ئەهێننەوە بەڕاستی لەم ڕوداوەدا دەلیلی ئاشکرا هەیە بۆ ئێوە لەسەر ڕاستی پێغەمبەرەکەتان و بڕیاری کردنی تالوت بە سەرکردە و فەرمانڕەواتان. واللە مع الصابرین جا ئەو شتانە هاتنە جێ و تالوت بوو بە فەرمانڕەوا و دامەزرا و سوپای ڕێکخست بۆ سەر عەمالیقا لە وڵاتی لوبنان کە تالوت لەگەڵ سوپاکەی بە ئیزنی ئیشمەویلی ڕەهبەریان لە شاری قودس دەرچوو وتی بە میری و سوپاکەی خودا تاقیتان ئەکاتەوە بە ئاوی ئەو ڕووبارە کە ڕوونە هەر کەس لێی بخواتەوە لە ئێمە نییە و هەر کەس لێی نەخواتەوە لە ئێمەیە مەگەر یەکێ بەلالەوێرچی دەستی ئاو هەڵگرێ و دەمی پێ تەڕ بکا جا هەموویان سەرپێچیان کرد و لە ئاوی ڕووبارەکەیان خواردەوە کۆمەڵێکی کەمیان نەبێ کە بە گوێیان کرد و لێیان نەخواردەوە ئنجا کاتێک کە تالوت و موسڵمانەکانی هاوڕێی لە ڕووبارەکە پەڕینەوە و چاویان بە سوپای جالوت و پادشای عەمالیقەکان کەوت وتیان ئێمە ئەمڕۆ چاری جالوت و سوپاکەی ناکەین ئەوان زۆرن و ئێمە کەم بەڵام ئەوانەی باوەڕیان وابوو ئەگەنە حزوری خودا وتیان ئەگەر خودا مەیلی لێبێ زۆر تاقمی کەم سەرەکەون بەسەر تاقمی زۆردا کە چوونە مەیدانەوە بۆ جالوت و سوپاکەی پاڕانەوە لە خودا و وتیان، خودایە سەبر بڕژێنە بەسەر دڵماندا و پێمان لە جێی خۆیدا دامەزرێنە و ترس و دوودڵیمان لە دڵ دەرکە و زاڵمان بکە و بەسەر ئەو کۆمەڵە کافرە خودا نەپەرستانەدا سەرمان بخە ئیتر بە ئیزنی خوا سوپای جالوتیان تێک شکاند و داود جالوتی کوشت و خودای گەورە پاش ئەوە سەرەکی و گەورەی و زانیاری بەخشی بە داود و کردی بە پێغەمبەر بۆ سەر بەنی ئیسرائیلی و ئەوەی خودا خۆی ویستی پێی نیشان دا بێگومان ئەگەر خودا هەندێ کەسی ستەمکار بە هەندێ کەسی تر چار نەکا و لەناوی نەبا سەر زەوی وێرانەبێ بەڵام خودا خاوەن فەزڵ و بەزەییە بەسەر هەموو عالەمدا. ئەو پێغەمبەرانە هەندێکیانمان بەرز کردوونەتەوە بەسەر هەندێکیاندا هیوایان هەیە خودا ڕاستەوخۆ و بەبێ واسیتە قسەی لەگەڵ کردوون وەکو موسا هەندێکیشیانمان بە چەند پایە بەرز کردوونەتەوە بەسەر هەندێکیاندا وەک حەزرەتی محەممەد صلی الله علیه وسلم کە بەسەر هەموو پێغەمبەرانی تردا بەرز کراوەتەوە بەوە کە کراوە بە پێغەمبەری هەموو ئوممەت و نەتەوەکان هەروەها بەوە کە موعجیزەیەکی پێدراوە لە پاش خۆیشی پایەدارە، ئەویش کە قورئانی پیرۆزە، یەکێکی تر لە دەلیلی بەرزکردنەوەی ئەوەتە کە ئوممەتەکەی لە ئوممەتی هەموو پێغەمبەرانی تر چاکترە، چەند موعجیزەی دیاریشمان بە عیسای کوڕی مەریەم دا وەک ئەوەی کە هێشتا لە بێشکەدا بوو قسەی لەگەڵ خەڵکەکرد، یان وەک زیندووکردنەوەی مردوو، هەروەها چاککردنەوەی کوێر و زکماک و بەڵەک. هەروەها جوبرەئیلمان کرد بە یاریدەدەر و پشتیوانی کە بە هێزی قودسی ئێمە یارمەتی ئەدا. دیارە ئەگەر خودا خواستی لەسەر نەبوایە ئوممەتەکان لەناو خۆیاندا جەنگیان نەئەکرد و نەئەچوون بەگژ یەکتردا و لە پاش پێغەمبەرەکان و پاش ئایەتە ئاشکراکان کە بۆیان هاتبوو ئاژاوە و دووبەرەکی نەئەکەوتە مابەینیان. بەڵام ئەوە بوو جیاوازی کەوتە ناویان هەندێکیان ئیمانیان هێنا و ڕێگای ڕاستیان گرت و هەندێکیشیان کافر بوون و ڕێگای لاریان گرت بەڵێ ئەگەر خودا بیویستایە جەنگ نەکەن و ئیرادەی لەسەر نەبوایە جەنگیان نەئەکرد بەڵام خودا هەرچی ویست ئەیکا والکافرون هم الظالمون ئەی خاوەن ئیمانەکان لەو ماڵ و سامانەی خودا پێی داون لە ڕیگەی خوادا سەرف بکەن پێش ئەوەی ئەو ڕۆژە بێت کە نە ماڵ فرۆشتن و مامەڵەی دونیا و نە دۆستی و برادەری دونیا سوودی هەیە ئەو ڕۆژەی کە تکا و ڕجای تیادا نییە بە ئیزنی خوا نەبێ بەڵێ لەو ڕۆژەدا تەنیا کافرەکان بە ستەمکار دادەنرێن لە ئەبو هورەیرەوە ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ گێڕراوەتەوە فەرموویەتی، پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ چاودێری سەر فترەیەکی ڕەمەزانی خستە ئەستۆم یەکێک هاتە لام دەستی کرد بە کۆکردنەوەی خۆراک منیش گرتم و پێم وت ئەتبەم بۆ لای پێغەمبەر دروود و سەلامی خوای لەسەر بێ بەسەرهاتەکەی گێڕایەوە وتی هەژارم و مناڵم مردە و بەرم دا ئیتر نایەمەوە، شەوی دوایی هاتەوە و ئەبو هورەیرە بە هەمان شێوەی لەتەکدا کرد و ئەویش وەک شەوی پێشووی وت، شەوی سێهەم بە هەمان شێوە، ئەم جارەیان ئەبو هورەیرە وتی ئەمە بوو بە سێ جار، ئەم جارە بەرت نادەم، وتی بەرم دا چەند کەلیمەیەکت فێر دەکەم سوودیان دەبێ بۆت. کە چویتە ناو جێگەی خەو ئایەت الکرسی بخوێنە کە ئەوەت کرد لەلایەن خوداوە چاودێرێکت لەتەکدا دەبێ و تا بەیانی شەیتان نزیکت ناکەوێ پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فرمووی راستی پێ گوتووی خۆی درۆزنە ئەوە شەیتانە. اللە زاتی واجب الوجودی خاوەن کەماڵە لە هەموو عەیب و کەم و کوڕیەک پاکە لە صیفات و کردەوەیا هیچ جۆرە کەم و کوڕیەک نیە کەس نیە شایستەی پەرستن بێ و بەندەیی بۆ دروست بێ ئەو نەبێ چونکە هەر ئەو زیندوو بە زاتی خۆی و لەو زیندوێتیەیا موحتاجی کەس نیە و نابێ. ئەوە کە خۆی بە خۆیەوە ڕاوەستاوە و بەڕاستی خاوەنی بوونی خۆیەتی و ئەوە هۆی بوونی غەیری خۆیەتی واتە هەموو مەوجودێ ئەو دروستی کردووە، کەوابوو هەر ئەو شایانی پەرستن و بەندەیی بۆ کردنە و کوڕنووش هەر بۆ ئەو دەبرێ. ئەو ئەڵڵایە بە ئان بێ ئاگایی بەسەردا نایە و نەوز نایگرێ و خەوی لێ ناکەوێ، هەرچی لە ئاسمان و زەویدا هەیە موڵکی ئەوە، ئەو دروستی کردوون و بوون و نەبوون و مان و نەمانیان بە دەستی توانای ئەوە، ئەوەندە خاوەن پایەیە کێ بێ و کێیە بتوانێ بە بێ ئیزنی ئەو تکا بۆ تاوان بارێ بکات؟ زانا و ئاگەدارە لە هەرچی لە بەر دەستی عالەم دا هەیە و هەرچی لە دوای ئەوان پەیدا ئەبێ. هیچ شتێ لەوەی ئەو ئەیزانێ کەس ناتوانێ بیزانێ و پەیی پێ بەرێ. شتێ نەبێ کە خۆی ڕێگای زانینی پێ بدا. واتە مەعلوماتی غەیری خودا و زانیاریان هی خۆیان نییە، خودای گەورە پێی بەخشیون. کورسی خودا گەورە و فراوانە و هەموو ئاسمان و زەوی ئەگرێ و پاراستنی ئاسمان و زەوی خودا ماندوو ناکات خودا بە پایە بەرزە و بە زات گەورەیە. لا اکراه فی الدین واتە قازانج و چاکی ئەم دینە ئەوەندە دەرکەوتووە چ لە لایەنی دین و چ لە لایەنی دونیا و خووڕەوشت و کۆمەڵایەتییەوە پێویست نییە زۆر لە کەس بکرێ بۆ وەرگرتنی ڕاستی و ناڕاستی و شارەزایی و گومڕاهی لە یەک جیا بوونەتەوە و قازانجی ئەو زیانی ئەم دەرکەوتووە و هەموو شت ئاشکرا بووە. ئەوەی ئینکاری ڕێگەی شەیتان ئەکات و ئیمان بە خودا دێنێ ئەوە بەڕاستی دەستی گرتووە بە دەسووی ڕشتەیەکەوە پچڕانی نیە خودا عیلمی فراوانە و هەموو شت ئەزانێ و هەموو شت ئەبیسێ و لە هەموو لایێ ئاگەدارە. اللە ولی الذین آمنوا یخرجهم من الظلمات الی النور ئەوانەی ئیمانیان هێناوە بە خودا و پێغەمبەری خودا و دوایان کەوتوون، خودا سەردار و کارهەڵسوڕێنیانە، لە تاریکی خامی و نەفامی، تاریکی چاوکێری و نەزانی، لە تاریکی کوفر و ئارەزوو پەرستی ڕزگاریان ئەکات و ئەیانخاتە ڕووناکی فام و شعور و زانیاری و خودا پەرستی. ئەوانەیش کە بێ ئیمانن و خودا و پێغەمبەرەکەی ناناسن سەردار و سەرکردەیان شەیتان و دەست و بەستەکەیەتی. کە بە پێچەوانەی موسڵمانەکان لە ڕووناکی فام و زانین و ئیمان و بیر و هۆش دەریانەکەن و تووشی تاریکی نەزانی و نەفامی و بێ ئیمانی و بێ عەقڵیانەکەن ئەم کافرانە لایقی ئاگری دۆزەخ و سزای پڕ ئازاری دواڕۆژن و لە ئاگردا هەتا هەتایە ئەمێننەوە شایەنی باسە طاغوت بە مەعنای زاڵم و لە سنوور لادەرە و لێرەدا مەبەست شەیتانە. واللە لا یهدی القوم الظالمین سەیری ئەو کەسە ناکەن کە لەگەڵ ئیبراهیم کەوتە موجادەلە و غەوغا دەربارەی خودا؟ چونکە خودا دەسەڵاتی پێدابوو لەخۆی گۆڕابوو ئیبراهیم پێی وت خودای من ئەو زاتە بێ وێنەیەیە کە لە ڕۆژی قیامەتدا مردوو زیندووەکاتەوە و لە دونیادا ئەیمرێنێ ئەویش وتی، منیش مردوو زیندوو ئەکەمەوە و زیندوویش ئەمرێنم، واتە مەحکووم بە ئێعدام عەفوو ئەکەم و بەرەڵای ئەکەم و لە مردن ڕزگار یەبێ، هەروەها زیندوو ئەکوژم. ئەنجا ئیبراهیم وتی، خودای من خۆر لە خۆرهەڵاتەوە ئەهێنێ، تۆ ئەگەر ئازای لە خۆرنشینەوە بیهێنە. کابرای کافری چەنەباز مات بوو، دەمی بوو بە تەڵەی تەقیو و هیچی پێ نەکرا. ئەی سەیری عوزەیر ناکەی کە بەلای قودسا ڕابورد هەموو خانوەکانی تەپی بوون و هیچی بەسەر هیچەوە نەمابوو عوزەیر سەری سوڕما و وتی خودا چۆن ئەم کاو لە وێرانە زیندووە کاتەوە هەر لەوێدا خودا بۆ ماوەی سەد ساڵ عوزەیری مراند و پاش ئەوە زیندووی کردەوە و لێی پرسی چەن بەو حاڵە مایتەوە واتە بە مردوویی وتی ڕۆژێ یان نیوەڕۆژێ خودا فەرمووی نەخێر سەد ساڵە مردووی لەگەڵ ئەوەش سەیری خواردەمەنی و ئاوەکەت بکە هیچ نەگۆڕاون هەروەها سەیری گوێدرێژەکەت بکە چۆن بووە بە ئێسک و پروسک و مردووە یان سەیری بکە چۆن ئەم ماوە دوور و درێژە نەمردووە ئەمانەوێ بتکەینە عەلامەت و نیشانەی دەسەڵاتمان و بە خەڵکی نیشان بدەین چۆن مردوو زیندوو ئەکەینەوە و چۆن وێرانە ئاوەدانەکەینەوە سەیری ئێسقانەکان بکە، ئێسقانی گوێدرێژەکەی یان هی مردووی تر چۆن گیانیان بەبرا ئەکەین و هەندێکیان ئەخەینە سەر هەندێکیان و پاشان گۆشتیان ئەکەینەوە بە بەردا. کە عوزەیر سەلامی خوای لێ بێ ئەم ڕاستیە و ئەم دەسەڵات و توانایەی خودای بۆ دەرکەوت وتی وا بە دڵنیاییەوە زانیم خودا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا دەڕوا و ئەتوانێ هەر شتێ بیەوێ بیکات. بەڵێ ئیمانم بووە و هەیە بەڵام حەز ئەکەم دڵنیابم و دڵم ئاو بخواتەوە و ئارام بگرێ خودا فەرمووی دە چوار دانە پەلە وەربهێنە و ڕایان بکێشە بۆ لای خۆت و سەریان ببڕە و لەسەر هەر شاخێک هەندێ لەوانە دانێ ئینجا بانگیان بکە بۆ لای خۆت بە ڕاکردن دێن بۆ لات ئەوانەی ماڵی خۆیان لە پێناوی ڕەزامەندی خودادا سەرفەکەن و دوای سەرف کردنەکە منەت ناخەنە سەر ئەو هەژارانەی یارمەتیان داون و ئازاری دڵیان نادەن ئەوانە پاداشی باشیان لەلایەن خوداوە ئەدرێتێ و لە قیامەتدا ناترسن لە مەئموری سزا و دڵگران نابن بە ڕەق و ڕووتی بەجێی بێڵێ و خۆڵەکەی لەگەڵ خۆی بەرێت. ئەم ڕیابازە بێئاینانە ناتوانن کەم و زۆر برێتیی ئەو چاکەیان لە خودا وەربگرنەوە، بێگومان خودا هیدایەتی قەومی کافر نادات. ومثل الذین یونفقون اموالهم ابتغاء مرضات الله وتثبیتا واللە بما تعملون بصیر ئەوانەیش کە ماڵی خۆیان لە پێناوی دەستکەوتنی ڕەزامەندی خوادا سەرفەکەن و هەندێ لە نەفسی خۆیان لەسەر ئیمان دائەمەزرێنن کارەکەیان وەک ئەوەیە باخێک لەسەر شوێنێکی بەرز بێ و بارانێکی دڵۆپ گەورە بەسەریا ببارێ و ئەو باخە دوو قات بەربدات یا ئەگەر بارانی قەترە گەورە گەورەش بەسەریان نەبارێ لەبەر باشی و بەپیتی شوێنەکەی تەنها شەونم لێی بدا و پێی بگەیەنێ خودای گەورە بە کردەوەتان ئەزانێ و بینایە و هیچی لێ ون نابێ شایەنی باسە بەخشینی ماڵی دونیا لە ڕێی خوادا دامەزراندنی هەندێک لە نەفسە لەسەر ئیمان بەڵام بەخت کردنی ماڵ و گیان لە پێناوی خوادا دامەزراندنی هەمووی نەفسە لەسەر ئیمان توانای ئیش و کار و نان پەیدا کردنیان نەبێ کەچی لە پڕ کێژەڵۆکەیەکی ئاگرینی بەهێزی تێبەر ببێ و هەمووی بسوتێنێ ئاوەها خودا ئایەتەکانتان بۆ بەیان ئەکا بەڵکو بیر بکەنەوە لە چاکە و خراپە و ڕێی ڕاست گرتن ئەم نمونەیە کە خوای گەورە باسی فەرمووە بۆ ئەوانەیە کردەوەی چاک ئەکەن و خێر و سەدەقە ئەکەن و کاری وای تێکەڵ ئەکەن وەک ڕیا و ئەزیەتی دڵدان کە پاداشتەکەیان بفەوتێنێ و وَاعْلَمُوا أَنَّ اللَّهَ غَنِیٌّ حَمِیدٌ. ئەی ئەوانەی ئیمانتان هەیە بە خودا و بە پێغەمبەری خودا لەو شتە جوان و مەقبوڵانەی لە کاسبیا دەستتان ئەکەون و لەو شتە جوان و مەقبوڵانەی کە ئێمە لە زەوی بۆمان دەرهێناون خێر بکەن و لە پێناوی بەدەستهێنانی ڕەزامەندی خوادا یارمەتی و دەستگیرۆیی داماوان و هەژارانی پێ بکەن. مەچن بەلای ماڵە ناشرینە بێکەڵکەکانتانا بۆ ئەوەی بە هەژارانی بدەن و پیاوەتی لەسەر بکەن، کەچی خۆتان بێزتان نەیە ئەو جۆرە ماڵە لەباتی حەقی خۆتان وەربگرن. مەگەر چاوپۆشی لێبکەن و لەبەر هەندێ هۆ وەری بگرن. بزانن خودا دەوڵەمەندە و موحتاجی ماڵ و دارایی ئێوە نییە و بۆ خۆتان چاکە لە شتی باش و بەنرخ بە موستەحەقان بدەن. واللە واسع علیم. شەیتان ئەتانترسێنێ بە هەژاری ئەگەر ماڵتان لە ڕێگەی خوادا سەرف بکەن و ئەمرتان پێئەکا کە بەخیل بن و سەدەقە نەکەن خودایش وەعدەی عەفوی قیامەت و دەوڵەمەندی دونیاتان ئەداتێ خودا نیعمەتی فراوانە و زانایە و ئاگای لەو کەسەیە کە ماڵی لە ڕێگەی ئەوە بەخت کردووە و نایەڵێ فەقیر و هەژار بکەوێ شەیتان دوژمنتانە و ڕێگای گەداییتان پیشان ئەدا و خوو کردەوەی ناشرینتان فێرەکات بە گوێی مەکەن با لە خشتەتان نەبا و ماڵ وێرانتان نەکات. خودای عالەم زانایی و هێز و فام و توانای کردەوەی ڕێک و ڕاست ئەدا بە هەر کەسێ خواستی لەسەر بێ بێگومان ئەوەی ئەو زانایی و ژیری و حیکمەتەی بدرێتێ ئەوە خێرێکی زۆری پێ دراوە تەنها ئەو کەسانە بیرەکەنەوە لەم مەبەستە وردە بەسودە بەرزانە کە خاوەنی هۆش و بیرێکی دامەزراو بن ئەوەی لە دارایی خۆتان خەرجی بکەن و بیدەن بە موستەحەقان لە واجبات وەکو کەفارەت و زەکات یان لە سوننەت وەکو خێرات و ئەوەی نەزری بکەن و بیکەنە لازم لەسەر گەردنی خۆتان لە ڕێگەی خودادا ئەوە خودا پێ ئەزانێ و پاداشتان ئەداتەوە بەڵام ئەوانەی کە ستەمکارن و پێویستیەکانی سەرشانیان جێبەجێ ناکەن ئەوانە هیچ یارمەتیدەر و پشتیوانێکیان نیە. ئەگەریش بە پەنامەکی بیکەن و خۆتان و خودا و خێرپێکراوەکە نەبێ کەس پێی نەزانێ ئەوە سوود و پاداشتی زۆرترە بۆتان لای خودای گەورە و تاوانەکانتان دائەپۆشێ و لە کۆڵتانیان ئەخات خودا ئاگەدارە لەو کردەوانەی ئێوە ئەیکەن و هیچی لێون نابێ. خودا هیدایەتی ئەو کەسە ئەدا کە بیەوێ هیدایەتی بدات هەرچی بە چاکە سەرف بکەن قازانجەکەی بۆ خۆتانە ئەگەر تەنها لە ڕی ڕەزامەندی خودادا سەرفی بکەن کەواتە منەت مەخەنە سەر خەڵک و لە ماڵە بەدە بێنرخەکانتان سەرف مەکەن و لە ماڵە باشەکانتان سەرف بکەن. چونکە لە ڕێگای خودادا کۆچیان کردووە و ناتوانن بگەڕێن بە وڵاتە بۆ کاسبی یان ئەوانەی کە جیهادەکەن لە ڕێی خوادا و لە پێناوی بەرزکردنەوەی ئاینی ئیسلامدا و ماوەی ئەوەیان نییە کەسابەت بکەن یەکێ نەیان ناسێ و ئاگەداری حاڵیان نەبێ بە دەوڵەمەندیان ئەزانێ چونکە نەفسیان بەرزە و دەست لە خەڵک پان ناکەنەوە و موحتاجی خۆیان دەرنابڕن بەڵام بە شێوە و حاڵیانا دیارە کە بێدەرامەت و هەژارن ئەوانەی سوو دەخۆن هەر وەک ئەوانە ڕاست دەبنەوە لە قەبر کە شەیتان دەستی لێ وەشاندبن و شێتی کردبن ڕائەوەستن و ئەکەون و خۆیان پێ ڕاناگیرێ ئەمەش پاداشتی ئەوەیە کە لە دونیادا ئەیانوت معامەلەی بێ سوود وەک معامەلەی سووددارە و فەرقیان نییە و هەردووکیان حەڵاڵن کەچی خوای گەورە فرۆشتنی شەرعی و بێ سوودی حەڵاڵ کردووە و سوود و ڕیبای حەرام کردووە جا هەر کەس لای خوداوە ئامۆژگاری بۆ هات و حەرامی پێ ڕاگەیەنرا و لە سوود خواردن وازی هێنا و دەست بەردار بوو ئەوا ئەو سوودەی کە لە زەمانی جاهیلی و نەزانیا پێش ئەوەی حەرام بکرێ وەری گرتووە و خواردوویەتی خودا عەفوی ئەکات و ئەنجامی کاری و پاداشتی واز هێنانی لای خودایە بەڵام هەر کەس بگەڕێتەوە بۆ سوود خواردن ئەوانە هاوڕێی ئاگرن و هەتا هەتایە تیایا ئەمێننەوە. یمحق اللە الربا ویربی الصدقات واللە لا یحب کل کفار اثیم خودا دەستکەوتی ڕیبا بەربا دەکات و سەدەقە و خێر ئەکات بەهۆی زیادبوونی بەهرە و بەرەکەت ئەوانەی ئیمانیان بە خودا هێناوە و کردەوەی باشەکەن و نوێژەکانیان بە چاکی و ڕێک و پێکی بەجێ دێنن و زەکاتی ماڵیان ئەدەن بە داماوان ئەوانە پاداشتیان لای خودا هەیە و لە ڕۆژی قیامەتدا ترسیان نابێ لە سزا و دڵگران نابن و خەفەت ناخۆن. ئەگەر بەڕاستی ئیمانتان بە خودا هێناوە لە خودا بترسن و دەستبەرداری ئەو سوودە ببن کە بە حیسابی خۆتان ماوتانە لەسەر کابرای مامەڵە لەگەڵ کراو و شەرتتان کردووە لەگەڵیا فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله ئەگەر قەرزارەکە لات بوو مۆڵەتی بدەن تا دارا ئەبێ و ئەتوانێ قەرزەکەی بداتەوە هەڵمەکوتنە سەری و تەنگاوی مەکەن خۆ ئەگەر بتانەوێ ئازادی بکەن و پێی ببەخشن ئەوە زۆر چاکترە و خێری زیاتر تیایە بۆتان ئەگەر بزانن. واتقوا یوما ترجعون فیه الی اللە. با نووسەرێکی باش بە شێوەیەکی ڕاست و عادڵانە و بێ کەم و زیاد بینووسێ. با ئەو نووسەرە خۆگری نەکات لەو نووسینە و وەکوو خودا فێری نووسینی کردووە با ئەویش خۆگری نەکا لە نووسین و لە یارمەتیدانی خەڵک. با ئەو کەسە کە حەقەکەی لەسەرە خۆی بە زمانی خۆی قسە بکا تا نووسەرەکە بینووسێت. با نووسەریش و کابرای حەق بەلاوەبوویش لە خودا بترسن و کەم و زیادی تیا نەکەن تا زیان لە کەس نەکەوێ جا ئەگەر ئەو کەسەی حەقەکەی لەسەرە عەقڵی سووک بوو قسەی جێی ئیعتیبار نەبوو یان بێ هێز بوو نەیئەتوانی بە ڕەسایی قسە بکات یان هەر نەیەتوانی قسە بکات وەکوو لاڵ با ئەو کەسەی بە پێی شەریعەت سەرپەرشتییەکات بۆ نموونە وەکوو باوکی قسە بۆ بنووسەکە بکا تا بینووسێ لەسەر ئەم بەیان و نووسینەیش دوو شاهید بگرن لە پیاوانی ڕاساڵ و دەمڕاست. ئەگەر دوو پیاو نەبوون با پیاوێک و دوو ژن ببنە شاهید لەوانەی کە ڕازی بن لێیان. تا ئەگەر یەکێ لەو دوو ژنە شایەتییەکەی لە بیر چوو، واقیعەکەی فەرامۆش کرد، ئەوی تریان بیری بخاتەوە. با شاهیدەکان خۆ گری نەکەن کە بانگ کران، چ بۆ بوون بە شاهید و چ بۆ شایەتیدان و بەیانی ڕاستی کردن. بێزار مەبن لەوەی بینووسن ماددەکە بچووک بێ یان گەورە مادەم وادەی هەیە. ئەم نووسینە ڕاستترە لە لای خودا و باشتر شایەتییەکە جێگیر ئەکات. هەروەها باشترە بۆ ئەوەی لە وەختی خۆیان نەکەونە گومانەوە. سا مەگەر مامەڵەکە دەسبەدەسییەکی بەرچاوی بێ کە لەناو خۆتانا ڕایبوێرن. ئەوە ئەگەر نەینووسن تاوانبار نابن. کاتێک کە مامەڵەتان کرد شاهید بگرن لەسەری، پێویستە زیان لە بنووس نەدرێ و زیاتر لەوەی پێ نەکەن کە بۆی دیاری کراوە و حەقی نووسینەکەی بدەنێ. شاهیدیش نابێ زیانی پێ بگەیەنرێ و ئەگەر مەسافەی هاتوچۆی زۆر بوو با مەسرەفی بۆ بکرێ. ئەگەر زیان لە بنووس و شاهیدەکان بدەن ئەوە ئەبێتە هۆی تاوانباریتان. واللە بما تعملون علیم ئەگەر لە کاتی مامەڵەکەدا لە سەفەردا بوون و بنووستان دەست نەکەوت با لە بەینی ئێوەدا لە باتی ئەو قەرزە کە بەسەر موقابلەوەیە، ڕەهنێ، ببێ و ماڵە ڕەهنکراوەکە وەربگرن. خۆ ئەگەر لەناو یەکدا متمانەتان بە یەکتر هەبوو خاوەن حەق داوای ڕەهنی نەکرد با ئەو قەرزارە کە متمانەی پێ کراوە و بە ئەمین و سەرڕاست دانراوە ئەو قەرزەی کە وەک ئەمانەت وایە لای لە وەختی خۆیا بیداتەوە بە خاوەن حەق و لە خودای خۆی بترسێ و ئینکاری نەکات لەناو خۆتاندا شایەتی مەشارنەوە هەرکەس شەهادەت ون بکات و بیشارێتەوە ئەوە دڵی تاوانبارە. هەر کارێکی نابار کە عەزمتان کردووە لەسەر کردنی، دەری ببڕن و بیکەن یا هەر لە دڵتانا بیشارنەوە، خودا موحاسەبەتان ئەکا لەسەری. دیارە تاوانی کردەوەکە زیاترە لەوەی کە هەر لە دڵدا پەنهانە. جا خودا ئەوەی مەیلی لەسەر بێ گوناهی ئەپۆشێ و لێی خۆشە بێ، ئەوەیش مەیلی لەسەر بێ سزای بدا، ئەوا سزای ئەدا و لێی خۆش نابێ. خودا توانایی بەسەر هەموو شتێکدا هەیە و شت نییە لە دەسەڵاتی ئەو بەدەر بێ. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون هەروەها هەموو وتوویانە ئێمە فرمانی خودامان بیستووە و وەرمان گرتووە و ملکەچین بۆی و ئەڵێن، خودایە، تاوانبەخشی هەر بۆ تۆیە و لە تۆی داوا ئەکەین و لە ڕۆژی قیامەتدا بۆ لای تۆ ئەگەڕێینەوە و سەرەنجاممان هەر لای تۆیە. هەر کەس هەر کارێکی چاک بکات قازانج و پاداشتی چاکی بۆ خۆیەتی و هەر کارێکی خراپ بکات زیان و سزای خراپی هەر خۆی ئەگرێتەوە خاوەن ئیمانەکان لە خودا ئەپاڕێنەوە و ئەڵێن خودایە لێمان مەگرە و سزامان مەدە ئەگەر واجبێکمان لە بیر چوو یان هەڵەیەکمان کرد خودایە باری گران مەخەرە سەر شانمان وەک ئەو بارە گرانەی خستبووتە سەر شانی نەتەوەکانی پێش ئێمە خودایە بارێکمان مەدە بەسەردا توانامان بەسەریا نەشکێ، لە گوناهمان ببوورە و تاوانمان بپۆشە و بەزەیت پیامانا بێتەوە و میهرەبانیمان لەگەڵ بفەرموو، تۆ گەورەمانی، تۆ پەروەردگارمانی و سەرپەرشتیمانەکەیت، زاڵمان بکە بەسەر کافرە بێدینەکاندا. لە ئەبو مسعودەوە ڕەزاو ڕەحمەتی خوایان لەسەر بێ گێڕراوەتەوە کە پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی هەر کەسێ دوو ئایەتی کۆتایی سورەتی بەقەرە بخوێنێتەوە بەشی ئەو شەوەی دەکات لە ئەبو زەڕی غەفاریەوە ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ دەگێڕنەوە فەرموویەتی پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی ئەم ئایەتانەی کۆتایی سورەتی بەقەرەم لە گەنجینەیەکی ژێر عەرشدا دراوەتێ و پێش من نەدراوە بە هیچ پێغەمبەرێک. ئەبو ئومامەی باهیلی لە پێغەمبەرەوە صلی اللە علیە وسلم دەگێڕێتەوە کە فەرموویەتی، قورئان بخوێنن، چونکە لە ڕۆژی قیامەتا قورئان دێ دەبێ بە تکاکار بۆ هاوڕێیانی خۆی، ئەم دوو سورەتە درەخشانە بخوێنن، واتە سورەتی بەقەرە و سورەتی ئال عمران، چونکە ئەو دوو سورەتە لە ڕۆژی قیامەتدا دێن و لە دوو پەڵە هەور دەچن، یان لە دوو سابات دەچن، یان وەک دوو ڕەوەباڵندەن کە لە ئاسماندا ڕیز دەبەستن و باڵیان ڕێک دەکەن، حاڵیان وەهایە لەسەر دۆستان و یارانی خۆیان دەکەنەوە و لەسەریان هەڵدەدەنێ، بەتایبەتی سورەتی بەقەرە بخوێنن، چونکە بەڕاستی وەرگرتن و خوێندنی پیت و فەڕ و بەرەکەتە و لە کیس چوونی جێی داخ و خەفەتە، سەرەڕای ئەوەیش جادووگەران دەرەقەتی نایەن. ئیبن عەباس ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ فەرمووی، جارێک جبریل دروود و سەلامی خوای لەسەر بێ لای پێغەمبەر دانیشتبوو، لەو کاتەدا وەک دەرگایەک بگرێتەوە دەنگێک لە ژوور سەریەوە بیسرا. جبرەئیل عەلەیهی السەلام سەری هەڵبڕی و فەرمووی، ئەوە چرکەی دەرگایەکی ئاسمان بوو، ئەوەتەی هەیە نەکراوەتەوە ئەمڕۆ نەبێ. فریشتەیەکی لێ هاتە خوارەوە، جبرەئیل فەرمووی، ئەم فریشتەیەش ئەمڕۆ نەبێ، قەت دانەبەزیوە بۆ سەر زەوی. جا فریشتەکە هاتە خزمەت پێغەمبەر صلی اللە علیه وسلم سڵاوی لێ کرد و فەرمووی، ئەی محمد، موژدە بێ لێت، خودا دوو چرای زۆر ڕووناکی داوە بە تۆ، کە لە پێش تۆدا شتی وا نایابی بە هیچ پێغەمبەرێکی تر نەبەخشیوە، یەکێکیان سورەتی فاتیحایە کە سەرەتای قورئانە، ئەوی تریان بەشی دوایی سورەتی بەقەرەیە هەر بیتێ لەم سورەتە درەخشانە بخوێنی پاداشتی باشی لەسەر وەردەگری. خولاسەی تەفسیری نامی، خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس، قورئانی پیرۆز بە دەنگی محمد صدیق المنشاوی خوێندنەوەی فەضائیل و شکۆی سوڕەتەکان مامۆستا بەکر حەمە صدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محمد شێخ سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.